سوپاسی خوای پەروەردگار دەکەین کەوا جارێکی تر بە هیوای بەڕێز و خۆشەویست گەیشتینەوە لە خوێندنەوەی کتێبی بگا بە کاروانی ساڵحان داواکەین لە پەروەردگار کە لەم کاروانە مبارەکە دامان نەبڕێنێت بگەین بەو کاروانە مبارەکە و ببین بێچێک لە کاروانچیان یەم کاروانەی ساڵحان بەڕێزان و خۆشەویستان لە بەشی چوارەمی کتێبەکەمان کە باسی چوار خۆشەویستی ساڵحان دەکات خۆشەویستی یەکەممان باس کرد کە خۆشەویستی خوای پەروەردگار و خۆشەویستی دووەممان باس کرد کە خۆشەویستی کتێبەکەی خوای پەروەردگارە کە قورآانە و خۆشەویستی سێمیش کە خۆشەویستی پێغەمبەری خواب و سەڵ الله و عليه وسلم بە پشتیوانی خی گەورەش ئەمڕۆکە خۆشەویستی چوارەمی ساڵحان باز دەکەین ساڵحان موسڵمانانیان خۆش دەوێت. خۆشویستنی باوەڕداران یەکێکە لە فەرمانە بنەڕەتیەکانی ئیسلام و خوای گەورە پێی خۆشە ئەم کۆمەڵە ڕەوشت بەرزەی ناوی موسڵمانانیان لێنراوە یەکتریان زۆر خۆش بوێت و ڕێز لە یەکتری بگرن و دڵی یەکتری ڕاگیرکەن و بەشداری خۆشیەکانی خۆیان بکەن وەک لە قورئاندا هاتووە. دەیانکاتە برای یەکتری و پێشیان دەفەرموێت ئاگاتان لەو برایەتیە بێت و بە باشی بیهەڵنەوە و ئەگەر وا نەکەن بەتەمای ڕەحم و بەزەیی خوا مەبن. باوەڕداران زۆر غەریبن لەسەر زەویدا و کەس خۆشی ناوێن و دۆستیان زۆر کەمە، چونکە فەرمان بە چاکە و بەرگری لە خراپە لەلای پێری دنیاویست و ئیمان لاواز زەڕڕەی تاڵ کردوون و چارەیانیان ناوێت و حەز ناکەن بەشداری ئاهەنگ و شەوە سوورەکانیان بن، چونکە ئەو حەرام ساتانەیان لێ تێک دەدەن، ڕێگای تێکەڵی ژین و پیاو و مەی خواردنەوە و ڕەشبەڵەک و سەمایان لێ دەگرن. بۆیە زۆر پێویستە لەسەر کۆمەڵی بڕوادار کە یەکتریان زۆر خۆش بوێت و دەستەی باوەڕ بە ژن و پیاوان یەوە، هەندێکیان دۆست و لایەنگر و پاڵپشتی هەندێکی تریانن و پشتی یەکتری بەرنادەن و یەکتر هاندەدەن لەسەر چاکەکردن و ڕێگری یەکتر دەبن لە خراپەکردن. هەتا بۆمان دەکرێت دەبێت دڵی خوشک و برا موسڵمانەکانمان خۆش بکەین و هیوایان تیا دروست بکەین، سەیری پێغەمبەری ئازیز صلی اللە علیه وسلممان بکە کە چۆن خوای گەورە سەرزەنشتی دەکات، ئەبو هوڕەیڕە خوای لێ ڕازی بێت دەفەرموێت، جارێکیان پێغەمبەر صلی اللە علیه وسلم هاتە ناو کۆمەڵێ لە هاوڕێکانی کە لە ناو خۆیاندا قسەیان دەکرد و پێی فەرموون، سوێند بەو زاتەی گیانی منی بەدەستە ئەگەر ئەوەی من دەیزانم ئێوە بتانزانیایە زۆر کەم پێ دەکەنین و زۆر دەگریان، پاشەوەی بڵاوەمان لێکرد خوای عز وجل وەحی نارد بۆی پێی فەرموو، ئەی محمد، بۆچی بەندەکانم بێ هیوا و مایوس دەکەی؟ وە پێغەمبەریش، صلی اللە علیە وسلم، خێرا گەڕایەوە بۆ لایان و فەرمووی، مژدەتان لێ بێ، پاداشتی گەورەی خوا چاوەڕوانتان دەکات و ئێوەش بە کردەوەی جوان و ڕاست و دروست خۆتان لە خوا نزیک بکەنەوە. ساڵحان زۆر لەوە دەترسن کە دڵی تەنها موسڵمانێکیان لێ بڕەنجێت و هەوڵی خێرا دەدەن بۆ ئاشکردنەوەی و خۆشکردنەوەی دڵی برینداری کراوی، پێغەمبەرەکەت بەم جۆرەی کرد لەگەڵ یەکێ لە هاوەڵانیدا ئەنەسی کوڕی مالی خوای لێ ڕازی بێ دەجێڕێتەوە دەفەرمێت پیاوێک پرسی لە پێغەمبەر صلى الله عليه وسلم و ئایا باوکم مردووە ئاکامی کوێ لە دوا ڕۆژ پێغەمبەر صلى الله عليه وسلم لە وەڵامدا فەرمووی ئەوە تا لەنێو ئاگردا کاتی هەستی کرد کابرا پێی ناخۆش بوو فەرمی باوکی منیش و تۆیش لەناو ئاگردایە ساڵحان بە بینینی برا مسوڵمانەکانیان دڵیان دەگەشێتەوە و خۆشحاڵ دەبین و ئەمەش پیاو ساڵحی ئیسلام ئەیوبی سەختیانە بزانین بۆچی حەزی لە حەجکردن بووە هەموو ساڵێک یەکێ لە پێشەوایانی ساڵحان ئەیوبی سەختیانی ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت ئەوەی زیاتر حەج و سەردانی ماڵی خوای لەلا خۆشەویست کردووم ئەوێ کە لەوێ کۆمەڵێ لە برا مسلمانەکانم دەبینم کە جگە لەوێ هی لە هیچ جێگایەکی تر نان بینمەوە هەر ئەم پێشەوا بەڕێزە دووبارە فێری خۆشویستنی باوەڕدارانمان دەکات، بەڵام ئەمجارەیان بە شێوازێکی زۆر کاریگەرتر، با بزانین چۆن شێوازێکە. مامۆستای بی سەختیانی دەفەرمێت، کاتێ هەواڵی مردنی کەسێک لە ئەهلی سوننەم پێدەگات، وازانم یەکێ لە ئەندامانی لەشم لێبۆتەوە. ساڵحانی ئەم ئوممەتە مەزنەی ئیسلام ئەوەندە خۆشەویستی موسڵمانن لە دڵیاندا جێگیر بوو، تەنانەت ئەگەر مسوڵمانێکش هەڵەیەکی بەرامبەر کردبن دڵیان نەهاتوە دوعای شەڕڕی لێ بکەن ئەموانەیش لە ئەسپەکەی پیاو ساڵحی مەزن ڕەبی ئی خەیثەمەوە وەردەگرین ئەحمەدی کوڕی عەبدوڵای کوڕی مەسروق دەگێڕێتەوە و دەڵێ ڕەبی ئی کوڕی خەیثەم ڕەحمەتی خوای لێبێ ئەسپێکی هەبوو کە بیست هەزار درهەمی پێدابوو لێیان دزی و هاوڕێیەکانی پێیان وت دوعایەک بکە لە دزەکە ئەویش دەستی بەرزکردەوە بۆ لای خوا و فەرمووی ئەی پەروەردگارم ئەگەر ئەم دزە دەوڵەمەنداوا لی خۆش ببە و ئەگەر هەژاریشە دەوڵەمەندی بکەی تا چیتر پەنا نەباتە بەردزی کردن ڕێبوارانی کاروانی ساڵحان وەرن با سەیرێک لە گەورە زانای تابعین خەوپەرژین کەری ئیسلام ئیبنی سیرین بدەین بزانین چەندی مسلمانی خۆش دەوێ بە ئەندازەیەک نایەوێت خانوویشی پێ بدات بەکرێ. ئیبن عەون دەڵێ محەممەدی کوڕی سیرین ڕەحمەتی خوای لێ بێ هەندێ خانووی هەبوو دەیدان بەکرێ، بەڵام هیچ کامیان بە موسڵمان نەدەدا بەکرێ و هاوڕێ و قوتابیانی لەو بارەیەوە لێیان پرسی، ئەویش لە وەڵامدا فەرمووی، چونکە هەر کاتێ سەری مانگ بێتە پێشەوە دڵی کرێ چی دەدا دەکەوێت و منیش پێم ناخۆشە دڵی موسڵمان دابخەم. ساڵحان شانازیان کردووە بەوەی کە موسڵمانانیان خۆشدەوێت و بە کردەوەیەکی گەورەی خۆیانیان سەیر کردووە و بەتەما بوون خوا لەبەر ئەو چاکەیە لێیان خۆش بێت و وتەی ئیبن سەماک باشترین دەرمانە بۆمان. ئەبوو جەعفەری ڕەبیعی دەڵێ لە کاتی سەرمەرگدا ئیبن سیماک ڕەحمەتی خوای لێ بێ وتی، ئەی پەروەردگارم، من هەرچەندە سەرپێچیم کردبێت لە ژیانمدا، بەڵام ئەوەندەم هەیە کە ئەو کەسانەم زۆر خۆشدەوێت کە گوێڕایەلی تۆ دەکەن، واتە مسوڵمانەکانن، دەبێت من و تۆش وەک ساڵحان خۆشەویستی مسوڵمانان لەناو دڵماندا ڕەگ دابکوتێت و بەردەوام لە دوعاکانماندا ناویان بەرین و زانای خواپەرست ئەبو حەمدون ڕەحمەتی خوای لێبێ بەناوبردن و دوعای بۆ سلمانەک ناسراوەکانی تر و ئەوانی دەوروبەری خۆی دەکردن. ئەبو عەبدوڵڵای خەتیب دەڵێ ئەبو حەمدوون کە ناوی تەواوی تەیبی کوڕی ئیسماعیلی ذهلیە دەفتەرێکی هەبوو ناوی سێ سەد کەس لە هاوڕێکانی نووسیبوو هەموو شەوێ یەک بە یەک بە ناون بردن و خێرا و خێرا دوعای بۆ دەکردن و شەوێ خەوت و دوعای بۆ نەکردن لە خەودا پێیان وت ئەی باوکی حەمدون ئەم شەو خێر بوو وا چەرات دانەگیرساند ئەمیش هەستایە سەر پێ و چراکەی داگیرساند و یەک یەک دوعای بۆ کردین. ئەمەش پیاو ساڵحە مەزنەکەی ئیسلامە، ئەنەسی کوڕی مالیک خوا لێی ڕازی بێ و ڕەحمەتی خوای لێ بێت. مسوڵمانانی لە کوڕەکەی خۆی خۆشتر دەوێت و ئەیان بشوبهێنێ بە هاوەڵانی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەمە جوانێکی تێدایە بۆ صالح بوون مالیکی کوڕی دینار ڕەحمەتی خوای لێبێ دەڵێ من و ثابیت و یەزیدی ڕەقاشی چوین بۆ سەردانی ئەنەسی کوڕی مالیک ڕەحمەتی خوای لێبێ و سەیرێکی کردین و پاشان پێوتین ئای کە چەند لە هاوڵانی محەممەد دەچن سەل الله عليه وسلم دڵنیابن من ئێوەم لە زۆرێ لە کوڕەکانم خۆشتر دەوێ مەگەرەوانیش وەک ئێوەیان لێبێ ئەو جا ئەوەندە ئێوە خۆش بێن و من هەموو کاتێکی سەحەر نزای خێرتان بۆ دەکەم ئەمەش سەرمەشقێکی تری کاروانەکەیە ناوی ئەبوو مسلمی داڕانیە و بەجۆرێ خۆشەویستی خۆی دەردەبرێت بۆ مسلمانان کە هەموو دنیا هی ئەو بێ حەز دەکات بیدات بە برایەکی مسلمانی خۆی ئەحمەدی کوڕی ئەبی حەواری دەڵێ ئەبوو مسلمی دارانی ڕەحمەتی خوای لێبێ دەی فەرموو ئەگەر هەموو دنیا لە پاروێکدا کۆ بکەمەوە بۆ بەدەستی منەوە بێ و لەو کاتەدا براچی مسلمان بێت بۆ لام و پێم خۆشە و پاروە بکەم بە دەمیەوە و و لۆ خۆم نەیخۆم زانا مەزنەکەی ئیسلام عبدوڵای کوڕی عباس خالی ڕازی بێ لە کاتی شەڕ و زویربوونی لەگەڵ مسلمانێکدا خۆشەویستی مسلمانانی وەبیر هێنایەوە و تا پێی بڵێ من ئەمە ڕەوشتم بوو بێ شایانی ئەو ڕقەی تۆ نیم. ئیبن بەریدار دەڵێ ڕۆژێک پیاوێک ئیبن عەباس بە جنێو و قسەی ناشیرین لێدا دەگرێتەوە، بەڵام ئیبن عەباس زۆر لە سەرخۆ و بە نەرمێکەوە پێی فەرموو، هۆ براکەم چۆن ئەو قسە ناشیرنانە بە من دەڵێی لە کاتێکدا من سێ ڕەوشتی بەرزم تێدایە، یەکەم، کە ئایەتێکی قورئانی پیرۆز دەخوێنم و کارم تێ دەکات لە دڵی خۆمدا دەڵێم خۆزگە هەموو خەڵکی ئاوای لێ تێک بگەیشتایە و کاری پێ بکردایە، دووەم، کاتێ دەبیستم فەرمانڕەوای ناوچەیەکی موسڵمان نشین دادپەروەرە زۆر دڵخۆش دەبم، لە کاتێدا کە هەرگیز کاری دادوەریم تێی نەکردووە و ناکەوێت. سێم کاتێ دەبیستم باران بە خڕ دەبارێ بەسەر ناوچێکی مسلمانان نشیندا زۆر دڵخۆش دەبم لە کاتێکدا کە یەک سەر مەڕیشم نییە لەوێدا. یاعتیکاف واتەمانەوە لە مزگەوتدا لە بەرخاتری خوا و پەرسیێشی زۆر گەورێ و هاوڵان بەردەوام پێی هەستاون و ئیبن عەباس، خوا لێ ڕازی بێ، ڕۆژێک لە ناو جێژی ئیعتیکاف بوو، بەڵام خۆشویستی بۆ موسڵمانێک ئیعتیکافەکەی پێشکاند، ئەمە چۆن بووە و با گوێی بۆ بگرین. پێشەوە عەطا لە ئیبن عەباسەوە دەگێڕێتەوە کە لە مزگەوتەکەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئیعتیکافی دەکرد. لەو کاتەدا پیاوێک هاتە خزمەت و سڵاوی لێکرد و پاشان دانیشت و ئیبن عەباسیش لێی پرسی فڵان کەس دڵتەنگ و خەمناک و دێتە بەرچاو. وتی، بەڵێ ئەی ئامۆزای پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، پارەم لای فڵان کەسە و سوێند بەو کەسەی ڕێزی بەم قەبرە داوە پێی ناوێرم داوای لێ بکەنەوە. ئیبن عەباسیش فەرمووی ئەی من قسەیەکی لەگەڵ نەکەم لەو بارەیەوە کابرا وتی، ئەگەر پێم خۆشە بەڵێ، وە ئیبن عەباس لە جێگای خۆی هەستا و لە مزگەوت چووە دەرەوە، پیاوەکە پێی وت، ئەی بیرت چووە تۆ لە ئیعتیکافدای؟ وتی، نەخێر، بەڵام لە خاوەنانی ئەم گۆڕەم بیستووە کە ماوەیەکی کەمە لە ناوماندا نەماوە، چاوەکانی پڕ بوون لە ئاو، کە ئەفەرموویەتی هەر کەسێ بڕوات و پێداویستی برایەکی موسڵمانی دەربکات و کارەکەی بۆ بکات، خێرەکەی لە ئیعتیکافی دە ساڵ زیاترە، هەر کەسێکیش لەبەر خاتری خوا یەک ڕۆژ ئیعتیکاف بکاتەوە خوای عەززەوەجەل سێ خەندەق لە ئاگری دۆزەخ دوور دەخاتەوە، خوا پەنامام دات. لە کاتی بەڵا و نەهامەتیدا ساڵحان دەگەنە فریای برا موسڵمانە لێقەوماوەکانیان و هەر بەوە ناوەستن کە لە دڵەوە پێیان ناخۆش بێت و بڵێ بەشداری غەمت بم، بەڵکو زەرەرەکەی لەگەڵدا داوا دەکەن، زانای پایەبەرز و ساڵحی ئیسلام لەیث ئاوا لە خۆشەویستی حاڵی بووە. عەبدولمەلیکی کوڕی یەحیای کوڕی کەسیر دەڵێ لە باوکمم بیست کە دەیوت، لەیثی کوڕی سەعد ڕەحمەتی خوای لێ بێ، هەر کە بیستنی ماڵەکەی ئیبن ئەبی لوهەیمە سووتا و خێرا هەزار دیناری ئاڵتوونی بۆ ناردن. ئایا دەزانی خوشک و برای ساڵحم لە خۆشویستنی مسلمانانە کە هەواڵی خۆش و دڵگیری پێڕابگەێنیت هەواڵی ناخۆش و دڵتەنکەری لێ بشاریتەوە با خەڵکی تر بۆی باز بکەن محەممەدی کوڕی منکەدەر لەم وانەیە حاڵیمان دەکات سوفیانی کوڕی عوەینە ڕەحمەتی خوای لێ بێ دەڵێ لە محمدی کوڕی منکدر یان پرسی کام کردەوەت لە هەموو کردەوەیەکی تر پێت خۆشە فەرمووی خۆشکردنی ڕیبات ئەم خۆشەویستیەش وا لە مرۆڤ دەکات کە دڵی نەیەت برا موسڵمانەکانی بخاتە خزمەتی خۆی و لە پێناو حەوانەوەی خۆیدا ماندویان بکات بەڵکو خۆی هەندێک کات کارەکانی ئەوانیش دەکات و خەلیفەی سێمی ئیسلام ئەم ڕێگا جوانەی لەگەڵ خزمەتکارەکانیشیدا بەکارهێناوە، ئیبن سەعد و ئەحمەد و ئیبن عەساکیر لە عەبدوڵڵای ڕۆمییەوە هێناویانە کە وتوێتی، عوثمانی کوڕی عەففان خوای لێ ڕازی بێ، شەو خۆی ئاوی دەهێنا و دەستنوێژی پێ دەگرت و پێیان وت، ئەگەر فەرمان بدەیت خزمەتکارەکان بۆت بکەن باشتر نییە؟ ئەویش فەرمووی، نەخێر، شەو بۆ خۆیانە تا تیایدا وەچانێک بدەن. ساڵحان دراوسێکانی خۆیانیان زۆر خۆش دەوێت، ئاوەڕۆیان زبڵ و خاشاک یان هیچ شتێکی تر ناکەنە بەر دەرگاکانیان و ئازاریان نادەن بە هیچ هۆکارێکی تر. فەرموون با بچینە خزمەت شوڕەیحی قاضی بزانین پشیلەی تۆپیو چی لێ دەکات. ئەبوو حەیانی تەمیمی دەڵێ باوکم پێی وتین کە قاضی شوڕەیح ڕەحمەتی خوای لێ بێ ئەگەر پشیلێکی ماڵەوەیان بمردایە فەرمانی دەدا هەر لە حەوشەکەی خۆیان بیکەن بەژێر گخۆڵەوە و جۆگەی ئاو و چاڵی پیسی لە حەوشەکەی خۆیدا هەڵدەکەن لەبەرئەوەی نەوەک بۆنەکەی مسوڵمانان ناڕەحەت و نیگەران بکات، ساڵحان خەڵکیان زۆر خۆشدەویست و هەرگیز زەمیان ناکەن و لەلای خەڵکیدا نانشکێن و عەیب و عاریان گەورە ناکەن، چونکە خۆیان ئەوەندە هەڵە و کەم و کوڕیان هەیە کە نایانپرژێنێتە سەر برا مسوڵمانەکانیان. بەخواناس و ساڵح ڕەبیعی کوڕی خەیثەمیان وت، قەت باسی خەڵکی ناکەیت؟ ئەویش لە وەڵامدا فەرمووی، من لە نەفسی خۆم ڕازی نیم، تا واز لە زەمکردن بهێنم و دەست بکەم بە زەمکردنی خەڵکی؟ سەیرە، خەڵکی باسی خەڵکانی تر دەکەن، چونکە خەمیانە نەکەونە بەر سزای خوا، بەڵام بێخەمن لە خۆیان کە بکەنۆ بەر سزای خوا. اللە اکبر برایانو خوشکانی ساڵحم دنیای ساڵحان چەند سپی و بێگەردە هەموو مسلمانێکیان خۆش دەوێت و دڵیان زۆر سافە بەرامبەریان و بە سۆز و مهرەوە بۆیان دەڕوانن ئیتر با زوڵم و ستەمیشیان بەرامبەر بکەن ئەمان هەر دوعای خێریان بۆ دەکەن دەی باسەرێک لەسەر مشقێکی تری ساڵحان بدەین کە ناوی ئیبراهیمی تەیمیە ڕەحمەتی خوای لێبێ عەوامی کوڕی حەوشەب دەڵێ، تا ئێستا کەسم نەدیوە چاکتر بێ لە ئیبڕاهیم ڕەحمەتی خوای لێ بێ، خۆم جێم لێ بوو دەیفەرموو، خوایە فڵان کەس ناحەقیم پێ دەکات، دەی خوایە گیان ڕەحمی پێ بکەیت و لێی خۆش ببە. ئەوەش بەشێکە لە خۆشەویستیت بۆ موسڵمانان کە حەز نەکەیت خۆتیان لێ جیا بکەیتەوە و نەتەوێت لەوان زیاتر بیت و ژیانت لەوان خۆشتر نەبێت، نابێت وەک بەرپرسەکانی ئەمڕۆ کەس نەتبینێ نەوەک بچێتە ڕیزی خەڵکە عامەکەوە بەڵکو هەموو بەرپرسان دەبێت لە خزمەتی عمەری کوڕی خەتابدا چۆک دابدەن و وانەیەکی لەلا بخوێنن کە لە خۆجیانەکردنەوە لە خەڵکی ئاسنزمەکان زەیدی کوڕی ئەسلم لە باوکیەوە دەگێڕێتەوە کەوتوێتی ڕۆژێ لە ڕۆژان کۆمەڵی وڵاخی قوربانیان سەربڕی و دەرخوادی خەڵکی درا و ناوسک و سی و جگەرەکەیان بە تایبەت هێن ئامادەکرد بۆ عمەری کوڕی خەتاب خوای لێ ڕازی بێ واویش فەرمووی ئەمەتان لە کوێ هێناوە وتیان ئەی ئەمیری باوەڕداران هی ئەو وڵاخانە بوو کە ئەمڕۆ سەرمان بڕین ئەویش فەرمووی باه باه چ سەرکردەیە چ خراپە مەگەر من سی و جگەرەک خۆشەکەی بخۆم و کەسی ئەسقان و لا ڕووگەکانی بدەم بە خەڵکی ئەم خواردنە لابەن لە بەردەستمدا و خواردنی ترم بۆ بێنن ئەوانیش تەنها نان و ڕۆنیان هەبوو بۆیان هێنا و ئەویش دەستی کرد بە تیرکردن و تێکوشا، پاشان ئەوەی خوارد. ساڵحان ئیسراحەت و بێوەیی خۆیانیان ناوێ لە کاتێکدا ببینن برا مسوڵمانەکانیان لە ناڕەحەتی و ئەشکەنجە و ئازار بژین و هەوڵ دەدەن ئەوانیش بەشداری ئەو ناڕەحەتی و ناخۆشیانەیان بن. جا خوای پەروەردگار هەر لەم چۆنگەیەوە داوات لێ دەکەین کەوا بە پشتیوانی خۆت، بە هەوڵ و قوتی خۆت، برایانمان لە سوریا و لە هەر جێگایەکی ئەم ڕووی زەمینە هەن لە ژێر دەستی تاغوت و موجریماندان ڕزگاریان بکەی. لەو ڕوەوە ملیۆنەکەی ساڵی هەزار و نۆ سەد و نۆتی یەکدا لە ڕۆژێکی سارد و باراناویدا هەموو گەلی کوردستانی ئەراق ڕەویان کرد بۆ ئێران و تورکیا و برا مسلمانە کوردەکانی ئێران بۆی بەشداری غەم و نەهامەتی برا ئەراقیەکانیان بن لەو شەوەدا هەیان بۆ تا بەیانی لە حەوشەکەی خۆیاندا لەبەر باران وەساون و نەچوونەتە ژوورەوە لە سەردەمی پێغەمبەری خوادا صلی الله علیه وسلم هاوەڵان خۆیان لێ ڕازی بێ لەناو ئەشکەنجە و سزا و ئازاردا بوون بەڵام یەکێ لە هاوڵان کە ناوی عوثمانی کوڕی مەدغون بوو کەس پێی نەدەوێرا و کەس سزای نەدەدا بەڵام ئەو بەو کارە دڵخۆش نەبوو، بەڵکو با بزانین چی کرد، کاتێ عوسمانی کوڕی مەزغون، خوای لێ ڕازی بێ، بینی وا خوشک و برا موسڵمانەکانی بە دەستی بت پەرستانەوە ئەشکەنجە و سزا دەدرێن، بەڵام ئەم لە ژێر سایەی ئەمانی وەلیدی کوڕی موغیرەدا دەهات و دەچوو، کەس پەنجەی بۆ نەدەبرد و ئەشکەنجە نەدەدرا. بە خۆی وت، من ئەم بێوەییەم لە ژێر سایەی بت پەرستێکدا شتێکی عەیبە و کەمییە، بۆ من کە براکانم لە هاوئایینانم بەردەوام ئەشکەنجە و ئازار دەدرێن، بەڵام من دێم و دەچم، کەس دەستم بۆ درێژ ناکات، ئەمە بۆ من زۆر عەیبەیە. بۆی ڕۆیشت بۆ لای وەلیدی کوڕی موغیرە و پێی وت، ئەی باوکی عەبدولشەمس! زۆر سوپاست دەکەم، ئیتر ئەمانەتەکەت بۆ دەگێڕمەوە. ئەویش پێی وت، هیچ بووە برازای خۆم، لەوانەیە کەسێک لە هۆزەکەم دەستدرێژییان بۆ کردبیت. عوسمان وتی، نەخێر، بەڵکو من تەنها حەز دەکەم لە پەناو سایەی خوا عەززەوەجەلدا بم و لە ژێر هیچ پەنایەکی تردا نەبم. ئەبو دوجانە خوای لێ ڕازی بێ لە کاتی سەرە مەرگدا زۆر زۆر ڕووی خۆش بوو، کاتێ پرسیاریان لێ کرد وتی، ئەمە هۆەکەیەتی. سەماجی کوری خەرسە چوون بۆ سەردانی ئەبی دوجانە خوای لێ ڕازی بێ، کە لەسەر جێگا کەوتبوو لەسەر مەرگدا بوو، دەبینێ دەم و چاوی وەک گوڵ گەش دەبێتەوە، عەرزیان کرد هۆی چییە وا دەم و چاوت وەک گوڵ خۆی دەنوێنێ و ڕووت خۆشە؟ فەرمووی تەنها دوو کردەوەم لەناو هەموو کردوەکانمدا زیاتر دڵم پێی خۆشە، یەکەمیان لە مەسەلەیەکدا قسەم نەکردووە کە پەیوەندی بە منەوە نەبووبێ، دووەم دڵم بەرامبەر مسوڵمانان پاکە و هیچم نییە بەرامبەر هیچ کام لە مسوڵمانان. ئەمەش سێم کەسەکەی ئیسلامە دوای پێغەمبەرەکەی و عمری کوری خەتابە و حەز دەکات مسلمانێک لە قەفەزی دیلی ڕزگار بکات لە هەموو دورگەی عەرەب خۆشترە لای عمری کوری خەتاب خوای لێ ڕازی بێ فەرموویەتی تەنها یەک مسلمان لە دەستی کافران ڕزگار بکەم لەوەم پێخۆشترە هەموو جەزیرەی عەرەبی هی من بێ ساڵحان ڕەحمەتی خۆیان لێ بێ بە ڕادەیەک خوشک و برا موسڵمانەکانیان خۆش دەوێت کە حەز ناکەن قازازی زۆر بکەن سەریان و شت و هەڵناگرن بۆ کاتی گرانی تاوکاتە بە نرخێکی زیاتر پێیان بفرۆشن ئەموانێش لە مسوورەوە فێر دەبین بزانین چۆن بووە محەممەدی کوڕی سعد دەجێرت و دەڵێ هاوڵی بەڕێزی پێغەمبەری خوا میسوەری کوڕی مەخڕەمە خواری ڕازی بێت هەندێ خواردەمەنی هەڵگرت تا پاشان بە پارەی باش بیفرۆشێتەوە لەو ماوەیەدا هەورێکی بینی لە هەوردەکانی پاییز پێی ناخۆش بوو کەوا دیارە باران دەبارێ دانێوەڵەکانی ئەم پارەیەکی زۆر ناکات کاتێ بەیانی داهات لەگەڵ خۆی بردی بۆ بازار و هاواری کرد هەر کەسێ پێت لەم خواردنەی پێدەبەخشم کاتی ئەو هەواڵە گەیشتە عمەری کوڕی خەتاب خالی ڕازی بێت چوو بۆ لای و بۆ بازار و پێی فەرموو ئەوە تێک چوود ئەی میسوار وتی، نەخێر ئەی ئەمیری باوەڕداران، بەڵکو هەورێکم بینی هات پێم ناخۆش بوو، سەیر بۆی کەلک و سوودی موسڵمانانی تێدایە، من پێم ناخۆش بوو ئەو هەورە بێت و باران ببارێت، تا قازانجێکی زیاتر بکەم، عومەریش فەرمووی پێی، دەی خوای گەورە پاداشتت بداتەوە. ساڵحان و ساڵیحەکان تەنانەت ڕقیان لە موسڵمانە گوناهبارەکانیش نییە، پشتیان لێ هەڵناکەن و لە هەموو کۆڕ و دانیشتنێکدا زەمیان ناکەن، ئەمە بۆ موسڵمانە خراپ و گوناهبارەکان، ئەی دەبێ گوناهی من و تۆ چەند گەورە بێ کە جاری وایە ڕقمان لە موسڵمانێکی ڕەوز بەرزی چاکەکار دەبێتەوە. دەی با سەرێک بدەین لە قوتابخانە ناوازەکەی بن مەسعود بزانین لەم بارەیەوە چ کۆڕێکمان بۆ دەگێڕێت و چمان پێشکەش دەکات؟ عەبدوڵای کوڕی مەسعود خوا لێ ڕازی بێ دەفەرمێت هەر کاتێ برا مسلمانەکەتان بینی تاوان و گوناهێ دەکات ئێوەش مەبن بە هاوکاری شەیطان لە دژی ئەو برایەتان و پێیت بڵێن ئەی خوا سەرشۆڕی بکەیت ئەی خوا نەفرەتی لێ بکەیت بەڵکو داوای بێوەیی بۆ خۆتان و ئەویش بکەن لە نزیکبوونەوە لە گوناه و تاوان، چونکە ئێمەی هاوەڵانی محەممەد دەربارەی هیچ تاوانبارێک هیچ حوکمێکمان دەرنەدەکرد تا نەمانزانیایە لەسەر چ ڕەوشت و ڕێبازێکیان گیانی سپاردووە. بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی ئەوجارەشمان تا ئەڵقەی داهاتوو بەخوای گەورەتان دەسپێرین کەس سپاردە زایە ناکات وەسەلام علیکم وەڕەحمەتوڵڵاهی وەبەڕەکاتوه.